با هاوکاری کاک تارق لەگەڵتانە بینەوە شاوڕێمان بن. ماندووبوون لە تایبەتمەندێکانی ئەم چەرخەیە و هەموو مرۆڤایەتی بەدەست ماندووبوونەوە دەناڵێنن بۆیە هەمان بەرەو ئاسوودەیی هەڵدێن ئامڕازەکانی ئاسوودەیی و ئاوەز تەنها لە کاتی خەودا کار دەکەن، لە دەرەنجامی ئەم بەشدا ماندووبوونی دەماری سەری هەڵداوە، بەوەش دەناسێنن کە عەقڵ هەمیشە سەرقاڵە و لە بارێکی دڵەڕاوکێی سەختدایە بۆیە دەبێ تەلەمپەر لە پێش مرۆڤدا بۆوەی چێژ لە ژیان وەرنەگرێ سانسۆریش دەبێ لە بەردەم تەواوکردنی ئەوەی دەبوو تەواو بکرێ ماندوویی دەمار وامان لێ دەکا هەمیشە خەمبار و توڕە بین و ئەو دەمەش هەست بە نائاسوودەیی دەکەین و ماندوویەتی بەرجەستەیە لە ژیانماندا کەوایە بۆ ئەوەی کە ماندوێتی لە ژیانماندا بڕەوێنینەوە پێویستە ڕەچاوی چەند خاڵێک بکەین هەموو بەیانێک عەقڵت پڕ بکە لەو بۆچوونانەی کە ئەمڕۆ لە سبەی باشترە و سبەیش لە دوو سبەی باشترە بۆیە ئەمڕۆت پڕ مەکە لە ناخۆشی و پەرۆشی بیر لەوە بکەرەوە چۆن ئەمڕۆ بەو پەڕی خۆشیەوە بژیت هەرگیز بیر لە هەڵەکانی ڕابردووت مەکەرەوە تەنها مەگەر بتەوێ ئەزموونی لێوەربگریت و جارێکی دیکە ئەو هەڵانە نەکەیتەوە بەڵام جەڵدکردن و سەرزەنشتکردنی توندی خود دەبنە هۆی ترس خوڵقاندن، هەوڵبدە کارەکانت بە داناییەوە ئەنجام بدەیت، هەرگیز بیر لە لایەنە خراپەکانی ژیانت مەکەرەوە، چونکە دەبێتە هۆی ماندووکردنت هەم لە ڕووی مێشک و بیرکردنەوە و دەمارەوە هەم لە ڕووی جەستەشەوە. هەموو ڕۆژێک وەکو ئەو سەربازە بە کە شەڕ بۆ بردنەوە ئەکا و ئەگەر نەباتەوە ئەوا دەمرێ بۆیە ئەوپەڕی هەوڵی خۆی بۆ دەدا و گرنگی بە سبەی نادا. زۆر کەس و هاوڕێی نزیک و دوورمان دەناسین یان لە خودی خۆماندا ئەمە ڕوویداوە کە بەدەست ماندووێتییەوە دەناڵێنین، نزیکەی دە بۆ دوانزە کاتژمێر دەنوون، بەڵام هەر لەو کاتەی بەخەبەر دێنەوە هەست بە ماندووێتییەکەن وەکو ئەوەی وابێت کە ئەو هەموو کاتەی کە نووستوون بەڕێوەبووبن نەوەک بە ئاسوودەیی نووستبن. لە ڕاستیدا ئەوانە جۆرە کەسێکن کە قوربانی ماندوێتی و هیلاک بوونن، ئەو کەسانە لە بنچینەدا بەدەست نائاسودەییەوە ناڵێنن کە زۆرێک لە مرۆڤەکانی ئەم سەردەمە بەو جۆرەیان لێهاتووە. بۆیە دەبێ هەموو بەیانێک خۆت بڕوا بە خۆت بهێنی لەوەی کە تۆ زۆر خۆشحاڵی چونکە هێشتا نەمردوویت و لە ژیاندای، هەموو ڕۆژێکت با لە ڕۆژی پێشووترت باشتر بێ، ژیانت بکەرە سەرکێشێکی شیرین و هەموو بەیانیانێک بڕوا بە خۆت بهێنە بەوەی ئەمڕۆ تۆ ئەو پەڕی هەوڵی خۆتەدەیت و زاڵەبی بەسەر سەرجەم ناسۆیەکانی ژیانتدا. بۆ ڕەوانەوەی ماندوێتی دەماری و هەستکردن بە ئاسوودەیی دەروون پێویستە شێواز و ڕوشێنەکانی ئارامگری فێر ببیت و ڕۆژەکەت پڕ مەکە لەو ئامانجانەی کە ناتەوێ بەجێی بێنیت بەڵکو هەوڵی زیندووکردنەوەی ئامانجە سەرەکیەکانت بدە و ئەوپەڕی هەوڵی خۆت بەو کارەی تەواوی کە دەتەوێت ئەنجامی بدەی ئەنجامی بدە لەکاتی خۆئارامکردنەوەدا هەوڵمەدە جگەرە بکێشی یان قاوە یان چایەک بخۆیتەوە بە بیانوی ئەوەی ئەمانە ئارامت دەکەنەوە ئەمانە ڕاست نین چونکە ئەم خواردنەوانە ماندوێتی دەماریت زیاتر ئەکەن لەم کاتانەدا هەوڵبدە ئاوی میوەیەک بخۆیتەوە کاتێک تۆ هەست بە ماندوێتیەکی هەوڵی خواردنەوەی چا مەدە بەڵکو شەربەتی میوە بخۆرەوە چونکە بە خواردنەوەی ئاوگیراوی میوە هێزی بیرکردنەوەت زیاتر دەبێ. لە هەناوتدا گرنگی پێدانە دەرەکیەکانت ئەو ئارەزوانەت کە توانایەکی زۆرترت پێ دەبەخشن بۆ تەواوکردنی کارەکەت بوروژێنە. ئەو وەرزشەش ئەنجام بدە کە دەبنە هۆی زیادکردنی وزەی هەناوت بە هۆیانەوە دەتوانی بەسەر گەورەترین کێشەکانی ژیانتدا زاڵ بی بەڵام لە وەرزشدا لەبەر ئەوەی هیچ کەس تا سەر براوە نابێ بۆیە ئەگەر جارێک لە ژیانتدا دۆڕاو بووی هەوڵی خۆژیانەوە بدەرەوە هەستە نەرێنیەکانت بخەرە ژێر کۆنتڕۆڵی خۆتەوە، هیچ سۆزێک بۆ ئەم هەستانە بەجێ مەهێڵە چونکە هەستەکانت لەباری بەهێزبوونیاندا بوونە تەمایی داڕووخانی دەماریت لە گرنگترین هەستە نەرێنیەکانیش بریتین لە توڕەیی و ڕقلێبوونەوە و دڵ پیسی و خەم و پەژارە و دوودڵی یان دڵەڕاوکێ و ئیرەیی. جگە لەمانەش چەندین جۆری دیکەی هەستی نەرێنی هەن، دەستکردن بە گریان لە کاتی بیستنی هەندێک دەنگی سۆز جوڵێنەر، چونکە ئەم هەستە دەبێتە مایەی ماندووبوون و کوشتنی توانا دەمارییەکانت بۆیە پێویستە وەکو خوو گرنگیان پێنەدرێ. زۆر هەستیار مەبە، هەستیاریەک کە بگاتە پلەی نەخۆشی و زۆریش توڕە مەبە و بە خێرایی هەڵمەچۆ، هەوڵبدە فێری لێبوردەیی بی، هاوکار و ڕێک بی، سەرباری ئەوەش هەمیشە دڵخۆش و کامەران بە. هەمیشە خووە تەندروستە بەسوودەکانت برەو پێبدە، بەپێی خشتەی کات و بەگونجاوی بن و خۆراکی تەندروست بخۆ و وەرزش ئەنجام بدە چونکە بەپێچەوانەی ئەم کارانە دەبنە مایەی ماندووبوون، پرسیارێکی گرنگ لێرەدا ئەوەیە، بەڕای تۆ وزەی هەناوی بەکارهێنانی چی دەگەیەنێ یان ئەوەی کە وزەی هەناوی بەکاردەهێنێ چ سوودێکی بۆی دەبێ؟ وەڵامەکەش ئەوەیە هۆکارە بۆ زیادکردنی پسپۆڕی واشترکردنی ژیان وا لە مرۆڤ دەکا بە شێوەیەکی ئەرێنی ڕەفتار لەگەڵ ئەوانی تردا بکا یارمەتیدەرە بۆ بیرکردنەوە بەڕوونی یارمەتیدەرە بۆ کەمکردنەوەی دڵەڕاوکێ و ماندووبوون یارمەتیدەرە بۆ ئافراندنی ژیانێکی هاوسەرگیری بە مانای ژیانی ئەوپەڕی چێژلێوەرگرتن لە ڕووی کۆمەڵایەتی و سۆزداریەوە ئێمەی مرۆڤ لە درێژەی ڕێڕەوی ژیانماندا دووچاری هەندێک باری نائاسایی دەبینەوە، لەم بارانەشەوە لەناو ئەقڵی ناهۆشیارماندا هەندێک گەزکردن با داڕووخاوی بەرجەستە بێ کە ئەگەر ئەم بارانە بە هۆکار و ڕێوشوێنی دانایەنەوە لە هەمان کاتدا دووچاری نەکرێنەوە ئەوا بێگومان لە دەرووندا ئەو داڕووخاوییە دەچەسپێ کە دەبێتە هۆی دڵەڕاوکێی دەماری و ترسان لە دووچاربوونەوەی دووبارە و بەم جۆرە بارودۆخانە شکست تێیدا بەرجەستە بێ. لە ڕێگەی وزەی هەناوییەوە دەتوانی بەسەر دوو دڵیدا زاڵ بی، ئەمەش لە ڕێگەی تێگەیشتنی تەواوی ئەو کێشانەی بەرەو شکستت دەبەن. چەندین زانای دەروونناس توێژینەوەی باری دڵەڕاوکێیان کردووە لەنێو دەرووندا و دابەشیەکەن بە پلە و ئاستی جیاواز. یەکەم هۆکار بۆ زاڵبوون بەسەر دڵەڕاوکێدا بریتییە لە بەکارهێنانی خۆئارامکردنەوە، لە دانیشتنەکانی ئارامکردنەوەدا فێری چۆنێتی وەلاخستنی دڵەڕاوکێ دەبین کاتێک کە ئێمە ئەمانەوێ دەروونی خۆمان ئارام بکەینەوە. زاڵیش دەبین بەسەر ئەوەی پێی دەوترێت دڵەڕاوکێی پێشببینیکراو ترسان لە داهاتوو کە لەوەی چی ڕوودەدا ترسان لە ڕوودانی ڕووداوێکی ناخوازرا و پێویستە فێری ئەوە بکەین لە داهاتوو نەترسین چونکە هەمومان لەم کێشەیەداین نەوەک بەستۆ یان من یان کەسێکی دیکە هەندێک کەس لە تاقیکردنەوە ترسێ هەندێکی تریش لە کەوتنە بارودۆخێکی نەخوازراوە ترسن لەوەی ئامادەی ئەم بارودۆخەنینوە ترسن نەتوانن تێیپەڕێنن ئێمەش پێیان دەڵێن کە زیادە دوو دڵ بوون دەبێتە هۆی لەناوبردنی دەروون و دڵەڕاوکێی ڕێک و پێک یان لەناوبردنی ئەو نەختە دڵەڕاوکێی هەمانە کە بەرپرسن لە ڕاپەڕاندنی کارەکانمان بێگومان دەبێ بڕوا بە خۆت بهێنی کە زیادەڕۆیی کردن لە دڵەڕاوکێدا دەبێتە هۆی لەناوبردنی دەروون و بیرکردنەوەی ڕوون بۆ ئەوی بتوانی باشترین چارەسەر و ڕێگە بۆ سەرکەوتن بەدەست بخەی چێژ لە ژیان وەربگری ئەوە واز لە دڵەڕاوکێ بهێنە و زیادەڕۆیی کردن لە دوودڵی لە هەر شتێک دەبێتە هۆی خۆگرتن پێوەی و دەبێت تا دڵەڕاوکێ دەروناسان دەڵێن دڵەڕاوکێ شتێکی زگماکی نییە بەڵکو وەرگیراوە گەر لەناو کۆمەڵێک خەڵکی دوودڵدا دوودڵ و بەگوماندا بژین پاش تێپەڕبوونی ماوەیەک زۆر لەوان خراپتر دەبی. زیادەڕۆییکردن لە دوودڵی نابێتە هۆی چارەسەرکردنی کێشەکان چونکە مرۆڤ نەخۆش دەخاو هانی کاری خراپەی دەدا. دوودڵی ماوە درێژ نیشانەی ناسەقامگیری دەروون و بێ متمانەییە، خووی دوو دڵی وەکو هەر خوویەکی ترە و دەتوانرێ لە ڕێگەی ئەقڵی ناهۆشیارەوە بە سەریدا زاڵ ببین. لە بیرت بێ دوو دڵی دەبێ تەمای تیابردنی وزەی دەماریمان، بەمەش دەڵێن ئەو دڵە ڕاوکێی کە دەبێتە هۆی ئافراندنی ماندوویی دەمار و هەمەش لە لە لای خۆیەوە سەرچاوەی تێکدانی تەندروستییە بێ بۆ هەریەکێک لە مرۆڤەکان. هەوڵبدە شێوازی شیکردنەوەی خودی بەکاربهێنی بۆ تێگەیشتن لەو کێشانەی کە بەهۆیەوە دووچاری ئەو دوو دڵیانەت بوویتەتەوە بۆیە دواش دواتر شێوازی ئارامکردنەوە دەتانی بەکاربهێنی. وزەی هەناوت بەکاربهێنە بۆ دۆزینەوەی چارەسەری گونجاو بۆ کێشە و ئاریشەکانت هەموو شتێک بکە بۆ باشترکردنی بارودۆخەکەت هەندێک خەڵک ئاسوودەنین تەنانەت هیچ شتێکیشیان نەبێت بۆی دوودڵ بن، دەروونناسەکان بەم جۆرە خەڵکانە دەڵێن لەزەت وەرگرتن لە ئازاردان، چونکە ئەم کەسانە چێژ لە بیرکردنەوەی خراپ وەردەگرن لەبەرئەوەی ئەوان بڕوای تەواویان هەیە بەوەی بیری لێکەنەوە دووترین کەسن لە تواناداری بۆ هەڵسوڕاندنی ئاوەزەکانیان، بەخۆت بڵێ نابیتە یەکێک لەم جۆرە خەڵکانە، زانایانی دەروونناسی ئەومان بڕوونەکەنەوە کە زۆرێک لە لەو خەڵکانەی کا دوو چاری دوو دڵی ئەبنەوە بەهۆی کەم زانینیانەوەیە لە بڕیاردان لە شتێک کە پێشتر زانیاریان لەسەر نییە بۆیە دووچاری ئەو نەخۆشیە ئەبنەوە ئەگەر مرۆڤ هەلی توێژینەوەی بارەکە بە خۆی بدا چۆن دەبێ تا خواردنی تەڵەی دڵەڕاوکێ وتراوە نیگەرانی و دڵەڕاوکێ ئەسپێکی تەختەیە کە نامانگەیەنێتە هیچ جێگایەک. ئەڵێن بارودۆخە نائومێدکەرەکان بوونیان نییە بەڵکو مرۆڤە نائومێدکەرەکان بوونیان هەیە. هیچ کەسێک جگە لە تۆ ناتوانێ دیاری بکا ساتی شکست کامەیە لە ژیانتدا. وتراوە مەزنەکان لەدایک نابن بەڵکو پێ دەگەیەنرێن. ئەوەت لەبیر بێ ئەوەی لە دنیادا دەیبینی ئەنجامی باوەڕێکە کە بەرامبەر بە ئەو هاتە. هەموو هەلومەرجەکان کاتین و هیچ شتێک بە هەمان شێوەی پێشوو نامێنێتەوە تۆ دەرکەوتەی ئەو هزرانەی کە لە مەرخۆداتە ئەوەشت لەبیر نەچێ ئەمەی کە هەلومەرج چۆن دەگۆڕێت تەنها بە تۆوە پەیوەستە لە بەرامبەر هەر شتێکدا خۆڕاگری بنوێنی پێداگری دەکا خۆشەویستی و ئەوینی خوای گەورە بۆ تۆ بەبێ مەرجە ئەگەر شەیدای جوانی بی جوانی دەبینیت و ئەگەر لە بینینی جوانی بترسی ناشرینی دەبینی. هەر هەستێکی خراپی وەک تۆڕەیی و ئیرەیی و نیگەرانی و تەمەڵی نمونەی ئەوانە هەمویان پیشاندەری ترسن لە ناخی مرۆڤدا ترس پلەکانی سەرکەوتنە ئەگەر دوودڵ نەبێت. دوودڵی و ترس دوو دیوی شمشێرن کە وجوودی مرۆڤ دەکەن بە دوو لەتەوە. گەنج لە چێژی ئێستا و پیر لە مەراقی ڕابردوودا دەژی. ئێستا تۆ دەتوانی بڕیار بدەی کە گەنجیت یان پیر. وەرزشوانێک گەڵێ لە یەکێک لە گەڵ هاوڕێکان لە یاریەک لەگەڵ هاوڕێکانمدا یاری تێنسمان دەکرد ئەو زۆر جوان یاریە کرد لە ڕاستیدا باشتر لە من یاری دەکردەوە هەمیشە لا گێمی یەکەمدا دەیبردەوە بۆیە سەرنجمدا ئەوە هەوڵمدا تا لەو باشتر یاری بکەم ئەگەر لەگەڵ یەکێک یاری بکەن لە خۆتان لاوازتر بێ ئەوە سست دەبن ناتوان خۆتان لە پێگەی ڕکابەردا ببینەوە لە خولی سێیەمدا سەرکەوتنم بەدەست هێنا و بردمەوە، گەر لەگەڵ کەسێکدا یاری بکەن لە خۆتان بەهێزتر بێ پێشڕەوی دەکەن، گەر لەگەڵ کەسێکدا یاری بکەن لە خۆتان لاوازتر بێ ئەوا دوا دەکەون، گەر دەتانەوێ توانا شاراوەکانتان دەرکەون و کاتەکانتان لەگەڵ کەسانێکدا بەسەر بەرن هۆکاری گەشە و پێشکەوتنتان بێ کەسانێک خێراتر لە ئێوە بیر دەکەنەوە بە خێرایی ڕادەکەن ئامانجی لە ئێوە باڵاتریان هەیە کەسانێکن هۆکاری بەرەو باڵاچوونی ئێوە دەبن.